ڕۆژی کۆتایی من ماندووم ماندوو لەم ژیانە ماندوو لەم ڕۆژە پڕمەڵاتانە باڵ دەگرێ قژاکی ڕۆحی من تا کەناری دەشتی گەنمەشامی مەڵات مەبەستی قوڕی شێلراو قژاک مەبەستی قەلەڕەش لەو ئازارەی کە دەیچێژم. تەماشای شاخ بکە، شاخ، تا باوەڕ بهێنی بە ژیانی دووبارەی خۆت. بەهەشت، ناچمە بەهەشت، دایکمی لێ نەبێت. دڵی خۆش، جێماوە لە جێیەک شتێک، کە هیچ کاتێک، هیچ شتێک. دێگەکەی پڕ ناکاتەوە نە قژی ڕەش نە ددانی سپی. ئەلزایمەر، پیرەمێردی دراوسێمان تەنها ئەلزایمەری هەیە. دوێنێ لە خووە پرسەیان بۆ دانابوو. ئەو تەنها بیری تۆ بۆوە هەستێت لە خەو. لێیان گەڕێ چاوەڕێ بن دەزانی هەندێ جار دەبێ لەسەر کوتە کاغەزێک بنووسیت پشووە ئینجا بینووسێنیت بە ژوشەی ئەندێشەتەوە دەبێ پشوو بدەیت بە خۆت. ڕاکشێی، دەستەکانت بخەیتە ژێر سەرت و لە ئاسمان ڕابمێنی. ئاسوودانە فیکە بکێشی و لە دڵتەوە پێبکەنی، بە هەموو ئەو ئەندێشانەی لەو دیو شووشەی هۆشتەوە سەرەیان گرتووە، ئینجا بە خۆت بڵێی، دە لێیان گەڕێ، با چاوەڕێ بن. غەریب. نەنا، لە هەرا و زەنای شاردا ونم کردووە. ئەو مفەڕکە سەوزەی کە لە منداڵیدا کردبووتە مەتەکم، لە یەکەمین هێرشی تاتاری ئەڤیندا، گۆزەی دڵم لە هەیوانی بەرد بەرد شکا. دەستم بە دەستی هاوڕێکەمەوە جێما. پێم بە پێی ڕێوە ڕۆیی. من بووم بە چاوەوە. من بووم بە چاوەوە. من پارچە پارچە بەدەست چووم لە یەک بەیەکی ڕۆژانی ژیانمدا پرسیار دەڵێن نەوەی داینە سوڕەکان لە ناوچوون ئەی بۆ من ماوم یاری ئێمە ئەو بینەرانەین کە لەو دیو دەرگا داخراوەکانەوە جێماوین درەنگ هاتین زۆر درەنگ بۆیە بەناچاری مەزەندە دەکەین گرەو دەکەین، گومان دەبەین. لەولاتری شانۆکە، یاریەکە بە شێوەیەکی تر دەگوزەرێ. سڵاو ماڵئاوا. سڵاو ماڵئاوا. ئەگەر شتێکی نوێت دۆزیەوە، بیخە سەر ئەم دووانە. تا بەڵکو بکرێتەوە ئەم دەرگا ونبووە، ڕوو بە دیوارە. چاوەکانی من. شەو لە چاوەکانی مندایە. تەماشای ڕەشایی چاوەکانم بکە. ڕۆژ لە چاوەکانی مندایە. تەماشای سپێدی چاوەکانم بکە. شەو و ڕۆژ لە چاوەکانی مندایە. تەماشای چاوەکانم بکە. ئەگەر چاوم دابخەم، جیهان لە تاریکدا دێ. وەهم. نیشتیمان کوا ماڵم؟ ماڵ کوا دایکم؟ دایکە کوا کۆترەکانم؟ مانای ئەم هەموو بێدەنگییە چییە؟ من ون بووم لە تۆدا یان تۆ ون بوویت لە من؟ خۆزگە ئەو ڕۆژە لەسەر ئەو دارە هەندیرە نەهاتمایەتە خوارەوە. خۆزگە. هابڵ لە شەرمان سوور هەڵدەگەڕێ هەسارەی زوهرە لە بەرامبەر نیگای حیزی تەلیسکۆپی هابڵدا کەفیکە دەکێشێ و بێ ئابڕوویانە بنێشت دەجاوێ باوەڕت بە خودا هەیە خودا لە هەنجیری کاڵدایە خودا لە چاوی پەپولەدایە کاتێک لە ڕۆژنەی قۆزاخەوە یەکەمین نیگای جیهان دەکات خودا گەورەترە لە وەسپی پەیامبەران سەرووترە لە زەینی بونیام ژیان ماڵی خودایە خودا لە من نزیکە هێندەی کە تۆ لە من دووری چرکە دەنگی پێی تۆ کە دەڕۆی و دەنجی پێی مەرگە کە دێت ئیدی هیچی تر نابیستم دەسماڵی سووری دڵم لێرەم لەسەر پردێک لە خۆڵەمێش، پێ بەسەر چەقۆدا دەنێم و بە فریوی هەر دەنگێکی دوور، دەسماڵی سووری دڵم ڕادەوەشێنم. منداڵانە، شەوێک بە توولەڕێیەکدا ڕۆیشتم، دەستی گرتبووم و ڕایدەکێشام، لەوە بەدوا هەموو تەمەن بە توولەڕێدا دەڕوات. دونیای من. لێرە لەم دونیایەی مندا گورگەکانیش تووشی غەمگینییەکی زۆر بوون، ئیدی مەر هەڵنادرن، گوێ لە شمشاڵی شوان دەگرن و دەگرین. کۆنتراست، ڕەشی ڕەشم، تۆزێ زەردم تێکەڵ بکە ئوستاز. جاری وا هەیە قەبارەی قەلەڕەشێک تابلۆیەک کۆنتراست دەکات. ڕۆحی من پاکە وەک دڵی تۆ وەک چاوی سەگ وەک ساوایەکی تازە لە دایک بوو بوون و مانەوە ئەفسانەیە جوانی ئەفسانەیە یان سووری سێو یان سووری خەنجەر دەبێ بەندەی چەند خودا بین تۆ دڵت تاریکە دڵت ئەڤین پێویستی بە خوێنە. هیچ متمانەیەکم بە مرۆڤ نییە. لە ژێر ئاسمانی ئەم وڵاتەدا تەنها مەرگ بە یەکسانی دابەش دەکرێت. خودایە ون بووم، لە هیچ شوێنێک منت نەبینیوە؟ گومانم هەیە لەو گۆرانییەی کە زیندانی و زیندانەوان پێکەوە دەیڵێنەوە. مرۆڤم، بێدەنگ وەک دارسێوێک، ڕاخراو وەک مەزرایەکی وێنجە، جگە لە خودا کێ شایەنی پەرستشی منە؟ هەرگیز هیچ بوونەوەرێکم بەدبەختر و ترسناکتر و کەم و کوڕتر لە مرۆڤ نەخوێندۆتەوە و نەدیوە. ئێستا وا باشە خۆم ڕەخنە بکەم کە گەیشتوومەتە چل ساڵی و سێبەری ساردی مەرگ لە سەر تای سووتێنەری ڕۆحم هەست پێ دەکەم. ئەم سێ فاکتەرە زۆر گرنگن لە ژیانی مرۆڤدا، چ کەسێک، لە کوێی دونیا، لە چ بارودۆخێکدا. تەلەفزۆنە ئی ئای سییە ڕەش و سپییە کۆنەکامانت لەبیرە کە لە خۆیەوە وێنەکانی دەکرد بە کاریکاتیر؟ جا بەزمی ئانتێنەکەی هەر تەواو نەدەبوو، بەفری تارانت بیر دێ لە هی ئێستا سپی تر بوو. خۆم باشم. ڕابردووم ئازاری هەیە. بە خودا موت وەرە با جیهان بەش بکەین، ئاسمان بۆ من و هەورەکان بۆ تۆ، دەریا بۆ من و شەپۆڵەکان بۆ تۆ، ئاو بۆ من و خۆر بۆ تۆ. خودا پێکەنی و گوتی، تۆ بەندایەتی بکە، هەموو دنیا بۆ تۆ، منیش بۆ تۆ. ژیان چیە؟ ئەگەر پێکەنینە بۆچی دەگرین؟ ئەگەر گریانە بۆچی پێدەکەنین؟ ئەگەر ژیانە بۆچی دەمرین؟ ئەگەر مردنە بۆچی دەژین؟ ئەگەر ئەڤینە بۆچی پێی ناگەین؟ ئەگەر ئەڤینە نییە بۆچی ئەڤیندار دەبین؟ بەڕاست ژیان چییە؟ مانەوە لە پێناوی کەسێک کە خۆشت دەوێت جوانترین ڕووداوی ژیانە. بریا کە خودا مرۆڤی هەر دروست دەکرد بە جوود دروستی کردبین تا ناچار نەبین ئەم هەموو چاکە بە شوێن تاکەکەی خۆیدا بگەڕێت لەو دیو ئەم پەنجەرەیەوە جگە لە هیچێشی گەورە هیچی تر نییە. لەو دیو دیوارەکانەوە هەمیشە کەسێک دەناڵێنێ، ئەو کەسە کێیە؟ بە قسەی میمکم، سەختی ژیان تەنیا ئەو سەد ساڵەی یەکەمیەتی، دواتر هەموو شتێک چاک دەبێ، دڵنیابە، هەر وەکو چۆن من دڵنیام و لەبەر ئەمەشە وا ئێستا دووەمین پاکەتی جگەرەکەم هەڵپچڕێ. ماوەیەکی زۆر لەبەر خاتری پێڵاوەکانم ڕقم لە زستان بوو. ئەرێ چەند بەهەشت و دۆزەخ ژیانی من قەرەبوو دەکاتەوە؟ سەرینی تەڕبوو بە فرمێسک شکۆدارترین ئەڤینە.